لەناو ژینگەی دوورگەی عەرەبیدا لە شاری مەککەدا دوو سیفەت باری کردبوو سیفەتی ڕاستگۆیی سیفەتی ئەمانەتپارێزی بەڵام پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ڕۆحمان بە قوربانی بێ ئەم دوو سیفەتە گەورە و ناوازەیە کە گەورەیی مرۆڤ دەردەخا و دەیکا بە پێشەنگ و سەرکردە، لەو زاتە خۆشەویستەدا بە ڕوون و ئاشکرایی دەبیندرا و پاشانیش شاهیدی حەقی بۆ درا کە پێیان دەوت، الصادق الامین، محەمەدی ڕاستگۆی ئەمین، دوو سیفەت، ڕاستگۆیی کە قەت درۆ ناکا، ئەمانەتپارێزی. بۆیە ئێمە ئەمڕۆ لەم سەردەمەی ئێستادا و بە هەموو سەردەمێکەوە لە هەموو زەمانێکە زۆر پێویستیمان بە سیفەتی ئەمانەتپارێزی هەیە کە هەر کەسێ ئەمین بوو ڕاستگۆش دەبێ ئەم دوانە لازم و مەلزومی یەکن ئەوەی ڕاستگۆ بوو ئەمینە ئەوەی ئەمین بوو ڕاستگۆیە چونکە بەبێ یەکتر هەڵناکەن بە تایبەت لە ئێستای ئێمەی کوردستاندا و هەموو بارودۆخی جیهاندا پێویستیمان بە کەسانی ئەمین هەیە هەر یەکە لە ئێمە پێویستی بەوە هەیە مڕاجعەیەکی خۆی بکاتەوە بزانین بواری ئەمانەتداریمان گەیشتۆتە کوێ ئەگەر خەلەلێکمان هەیە ئەوە دەبێت بە لە خۆمان بترسین چونکە پەیوەندی بە ئیمانەوە هەیە چۆن ئەگەر یەکێک لە ئێمە نوێژ نەکا بۆ ئینسانی ئیمانداری بە حەق نوێژکردن کۆڵەکەی دینە چۆن کەسێ نوێژ نەکا خۆی بە مقەسیر دەزانێ پەنا بەخوا ئەگەر ئینکاری بکا هەر کافر دەبێ و مسلمانان کەسێک کە نوێژ نەکا خەڵک پەنجەی بۆ ڕات دەکێشێ ڵە فڵان کەس نوێژ نەکەرە دەوەڵڵای سەیری قورئان کە دەفەمە ئەمانەت لە پێش نوێژەوەیە والذین هم علی صلواتهم یحافظون ئاگاشیان لە نوێژەکانیانە و ناهێڵن نوێژیان بفەوتێ ئەها سەیری کە ئەمانەت ئەوەندە گەورەیە وەعد و بەڵێندان بە کەسێک ئەوەندە گەورەیە سبحان الله قورئان نوێژەکەی دوای ئەوە خستووە چونکە نوێژەکە ڕم بێ هەر خۆت لێی سوودمەند بی هەرچەند خەڵکیش لێی سوودمەند دەبێ بەڵام ئەمانەتەکە هەموو خەڵکی لێی سوودمەند دەبێ بۆیە دەفەرمێ ئەمانەت و وەعد و بەڵێن لە پێش نوێژەوەیە ئەو نوێ وەکو ئەوەی قورئان پێمان فەرمێ ئەی ئەو کەسەی ئیمانداری و لەبەر خوا نوێژ دەکەی ئەگەر ئەمانەتت نەپاراست و وەعدە خلاف دەرچووی لە بەڵێنەکانتا و هەر بەسەر چاوت بە خەڵک گوت ئەوە بترسە کە نوێژەکانت قبوڵ نەبووبن لەبەر ئەوە ئەم دینە هەمووی تێکهەڵکێشە دنیا و قیامەتە مزگەوت و بازار و معاملە بە یەکەوە کۆ دەکرێتەوە سبحان اللە سەیری ئەم قورئانە کە چەند وردە بە حەرفی تەحقیق ان اللە خوا بۆ خۆی ڕاستەوخۆ یەئموڕکم فەرمانتان پێ دەکا فەرمانتان پێ دەکا وەکو چۆن دەفەرمێ نوێش بکە ئاوا دەفەرمێ ئاگات لە ئەمانەتەکە بێ ئەمجا دەفەرمێ ئەمانات نافەرمێ ئەمانەت ئەمانەت جەمعی ئەمانەیە لە زمانی عەرەبیدا یەعنی کۆمەڵێکی زۆر لە ئەمانەت هەیە بەرامبەر بە تۆی ئیماندار بیگێڕەوە بۆ خاوەنەکەی بیگێڕەوە بۆ خاوەنەکەی ئی ئیمانداری بەڕێز بۆ ئەوەی کەوا مافی خەڵکت لا نەبێ ئەمەیە مافی مرۆڤ کە دەفەرمێت تۆخ لە بەرامبەر کۆمەڵە مافی خەڵکا وەستاوی کە ئەوانە کۆمەڵێک ئەمانەتن بیان گێڕەوە بۆ خاوەنەکانیان گەورەیی ئەمانەت ئیماندارانی بەڕێز و خۆشەویست لەو فەرموودەی سەروەرماندا صلی الله علیه وسلم باشتر ڕەنگ دەداتەوە کە فەرمووی ان الله عز وجل اذا اراد ان يهلك عبدا نزع منه الحياء کاتێک پەروەردگار بەهۆی کردەوەی خراپی کەسێکەوە نیشانەکانی سەرگەردانبوونی لێدەرکەوتن بەم پلانە دەست پێ دەکا خوا پەنامان دا هەر کەسێ ئا ئەمانەی یەک بە دوای یەکە ئەمە نەگبەتیە وەڵاه نەگبەتی لە دەست چوونی سەروەت و سامان و ئەولاد نیە نەگبەتی ئەوەیە پەنا بە خوای پەروەردگار دەگرین کە ئینسان ئەم سیفەتانەی تیا بێنە جێ ئەوە نیشانەی ئەوەیە خوا لەو بەندەیە توڕەیە چونکە خاوەنی ئەم کردەوە خراپانەیە یەکەم جار دەفەرمێ حەیا و شەرمی نامێنێ ئەو ئینسانە ها دەفەرمێن نزع نزع وەکو ئەم جلە لەبەر خۆتی داکەنی ئاوا بەرگی حیا و حرمەت لەو ئینسانەدا داکەندرێ ئەمجا شەرم لە هیچ ناکا ئەوەی کە ئینسان لە خراپە دەگێڕێتەوە شەرم و شکۆیە پەنا بەخوا خاڵی یەکەم ئەو ئینسانە خراپەکارە شەرمی نامێنێ حەیای نامێنێ نزعت منه الامانە، هەر کەسێ شەرم و حەیای نەما ئەمانەتیش ناپارێزێ، ئەمجا ئەمانەتیش لە دەست دەدا، چونکە وەڵڵاهی ئەوەی کە ئینسان ئەمارەتپارێزی دەکا شەرمەکەیە وای لێ دەکا، وەڵڵاهی حەیام دەچێ خەڵک بزانێ خیانەتم کردووە، کە ئینسان حەیا نەما شەرمی نەما ئەمانەتیش ناپارێزێ، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی ئەمجا لای خوا بە خائین و ناپاک دەناسرێ، بەرگێشکەی لەبەرا ماوە هێشتا، نزعت منه الرحمە. کە بەرگی ئەمانەت داکەندرا ئەمجا ڕەحم و سۆزیش لەبەریا دادەکەندرێ ئەمجا بەزەیی بە کەسا نایەتەوە نابینی لەگەڵ حورمەتما ئەوانەی کە زەی و زا دەفرۆشن ڕێزم هەیە مەبەستم ئەو پیشەگەرانە نییە کابرا جاری وا هەیە کۆمەڵە خەڵکێکی زۆر بەزەییان بەم ئینسانە دادێتەوە پارچە زەویەکی بچکۆلەی هەیە داماوە کۆمەڵێ مناڵ چاویان تێبڕیوە مناڵی بێباوەک مناڵی ساوا خێزانی هەژار کابرا سەد سوێندی بۆ دەخوا ئەڵێ بەخوا لەوە زیاتر ناکا و هەوڵی خۆمت بۆ دەدەم بۆت دەفرۆشم سەیەکەی نیوا و نیو پارەی لێ خواردووە یعنی سۆزی بەرامبەر بەو مناڵە بچووکانە بەرامبەر بەو کەسە هەژارە کە لە هەژاریە پەلاماری فرۆشتنی خانوەکەی دەدا زۆر کەس هەیە ئەچێتە کرێچیەوە لەبەر قەرزاری لەبەر هەژاری لەبەر نەخۆشی خانوەکەی دەفرۆشێ کابرا کەلێی دەکڕێ بە دوو قسەی لوس هەڵی دەخەڵەتێنێ ڕەحم و سۆزی ناجوڵێ بڵێ ئەمە لە نەخۆشیە خانوەکەی دەفرۆشێ با من حەقی خۆی پێ بدەم سەیرەکەی پارەیەکی زۆر کەمتری لەوە پێداوە ئەوە نیشانەی ئەوەیە کە ڕەحمی نەما چونکە ئەمانەتی نەما چونکە حەیاشی نەما سمێنەکە پێشی زانی ستەریق نابێتەوە هیچ لەناو کۆمەڵگادا کێشەیەکی بۆ خۆی دروست نەکردووە ئەڵێ جا خەڵک وام پێڵە دەست بڕە با دەست بڕ بم بەڵام ئینسانی بەڕێز وانە خەڵکێک پێی بڵێ فێڵی کردووە و دزی کردووە و گەندەڵی کردووە لەوانەیە بڕوا ئەو کۆمەڵگایە بەجێ بێڵێ پێم ساسم دەفەرمێ هەر کەسێ حەیای نەما ئەمانەتی نەما سۆز و ڕەحم و بەزەی بەرامبەر بە هەژار و فەقیران نەما نزعت منه ربقة الإسلام آخر جلی لەبەردا دەکەندرێت کە پەیوەندی بە ئیسلامەوە نامێنێ لە ئیسلام دەچێتە دەرەوە پەنا بەخوا ئەو مەدالیای ئیسلام لە گردنی دەکرێتەوە هەموو تۆڵەیەک لە ئیسلامدا ڕێگەی پێدراوە کەسێ هەڵەیەکی بەرامبەر کردی کەسێ تاوانێکی بەرامبەر کردی بە شەرتێ تۆ تەجاوەزی حەد نەکەی لە ڕێی یاساوە نەک شەخسی خۆت چی تۆڵە سەندنەوەی شەخسی لە ئیسلامدا وجودێکی نییە ئەبێت لە ڕێی دادگاوە مافی ئەوەت هەیە داوای حەقی خۆت بکەی و زیادەڕەویش نەکەی بەڵام لە ئیسلاما دەفەرمێ ئەمانەت لاداندرا خۆشەویستمان صلی الله وسلم دەفەرمێ ئەمانەت بدەوە دەست خاوەنەکەی کەسێ خیانەتی لێ کردی تۆڵەی لێ مەکەوە خیانەتی لێ مەکەوە بەس لە ئەمانەتا بۆت نییە سەیری کە پارە کابرایەک پارەی لاداناوە شەریکن بە یەکەوە پارەیەکی لای تۆیە کوتێتی ئەم پارەیە ئەمانەت بێ لەلات لە مقابیلا تۆش پارەیەکت لای ئەوە کەچی سەیر دەکەی ئەو لە پارەکەی تۆ خواردوێتی و خیانەتی لێکردووە بە بەڵگەی سەلمێندراوی یاسایی دەستت کەوتووە فڵان کەس پارەی تۆی خواردووە تۆش پارەیەکی باش لا داندراوە بەڵام بە ئەمانەت تەسلیم بە تۆی کردووە تۆ واللهی بۆ نەبچی لەو پارەیە هەڵگریەوە ئەبێت تەسلیم بە دەستی خۆی بکەیتەوە چونکە ئەمە ئەمانەتە لەلات بۆت نییە تۆش خیانەتی لێ بکەی و بە خیانەت تۆڵەی لێ بکەیتەوە ئەوە گەورەیی ئەمانەتە لە دینەکەی ئێمەدا جا خۆشەویستان قورئان فەرمووی الامانات کۆمەڵێ ئەمانەت نەیفەرموو ئەمانەت تەنها یەک شتە بەپێی ماوە و مەجالی خوتبە ئاماژە بە چەند خاڵێکیان دەکەین یەکەم ئەمانەتێک ماڵ و سەروەت و سامان و کەلوپەل ئەمانە ئەمانەتن کەسێک بە ئەمانە لە لای کەسێک دەڵێ با ئەمە لەلات بێ بۆم وریا بە بۆم هەڵگرە هەتا ڕۆژە پێویستیم پێی دەبێ و تەسلیم دەکەیەوە یان پێویستیت بە ئامێرێک بە کەلوپەلێک هەیە لە کەسێکی وەردەگری هەتا دەیدەیتەوە ئەم شت ئەم شتانە بەڕاستی پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم باشترین نموونەی عەمەلی نیشان داین کاتێک کە خەڵکی مەککە پارەکانیان هەبوو لە کوڕەکەی ئەمین نەبوو پارەیەکی هەبوو ئەچوو لای پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم دایدەنا ئەی محەممەد ئەم پارانە بەلای تۆ بێ ئەترسم کوڕەکەم بیخوا خێزان لە ترسی مێردەکەی برا لە ترسی براکەی ئەمانەتەکانیان لە خزمەت خۆشەویستی خوا صلی اللە علیه و سلم دانابوو نابێ لە بەدرا دێمە سەر ڕێگات و بە نوێژی نیۆرۆ شەڕت لەگەڵا دەکەم و حەقی خۆمت لێ دەستێنمەوە بەڵام دەست بۆ ئەو ئەمانەتە نابەم کە ڕۆژێ بە ئەمانەتەوە کەست شک نەبت لە من زیاتر ئەگەر دوژمنایەتیشم لەگەڵا بکەی نابێ خیانەت لە ئەمانەتەکەت بکەم ئەوە پێغەمبەری ئێمەیە صلی الله علیه وسلم ئەمڕۆ خەڵک وازانە ئەمانەت هەر دەفتەرێ دۆلارە لە لات بێ نەخێر بەڕێزەکەم شریتێک جاری وایە سیدیەک ئەڵێ فڵان کەس گوێی لێ بگرە ئەبێت لە وەختی خۆیا تەسلیمی کەیتەوە کتێبێک کەسێک کتێبێکی لێ وەرگرتووی ئێستا خەڵک ناوێرێ کتێب زایە کا ئەڕوا تازە چاوت پێی ناکەوێتەوە ئەمە ئەمانەتە لەلات وەڵڵاهی جار هەبوو کتێب زایە کراوە کابرا سەیرکەی لە ماڵە چای لەسەر خواردووتەوە کە هێنێتەوە بنی ژێر پیاڵەکە ئەوەندە لەسەر پشتەکەی دەرچۆتەوە مناڵەکە بەرگەکەی لێ کردۆتەوە ئەوە ئەمانەتە ئەبێ زۆر پارێزگاری لێ بکەی حتا واللهی ئەوانەی کە خواناسی ڕاستەقینە نابێ بەرگی کتێبەکە ئەوەندە بکەیتەوە کە پەڕەکانی لێک بترازێن ئەبێ زۆر بە جوانی وای تەسلیم کەیتەوە کە بڵێ ڕەحمەتی خوا لێبێ وەڵایی هانە دام جارشکە ئەم کتێبە بدەم بە مسلمانیش تریش استفادەی لێ بکە ئەمانە مەلزەمەیەک بە قوتابیەک لە لای خوێندکارێکی ترە ئەتوانێ بیداتێ بەڵام وای بداتەوە کە جارشکە بتوانێ ئەمانە زایە بکاتەوە لە دینی ئێمەدا چەکوشێک، پاچێک، خاکەنازێک، دراوسێکە هێنای، نابێ حەوماڵی بۆ بکەی تا دەستت دەکەوێتەوە، کە کارەکەت جێبەجێ کرد دەستەوبەجێ بۆی بەرەو تەسلیمە دەستی خۆی بکەوە، بۆیە ئەمڕۆ خەڵک ناوێرێ شتەکان زایە کا، ئەڵێ بۆم ناهێنێتەوە، بەڵام وەڵڵاهی دینی ئێمە دەفەرمێ، فمن یعمل مثقال ذرە خیرا یەرا، ومن یعمل مثقال ذرە شرا یەرا، هەموومان ئەو ئایەتەمان لەبەرە. هەموومان لەبەرمانە دەی بە مسقاڵە زەڕە لێپرسینەوە هەیە لە قیامەتا وردبینترین وردبین لە قیامەتا دەخوێنێتەوە کابرایەک وەفاتی کرد و مرد دراوسێکیان هاتە خەوی وتی فڵان کەس تۆ پیاوێکی گەلێ باش بووی لە دنیادا خوا چی لەگەڵ کردی ئەزانم تۆ مردووی وتی خوا ڕەحمی لەگەڵ کردم جێگام لە قەبرەکەیا خۆشە بەڵام وەڵڵاهی دەرزیەک بە کەلەکەمەوەیە دەرزیەک ئەو دەرزیە ئازارم دەدا خۆزگە ئەوەش نەبوویایە وتی جا نازانی ئەو دەرزیە هی چیە وتی بەرەوەڵا پێش مردنم ئەو دەرزیەم لە ماڵی دراوسێکەم وەرگرت بۆ ئەوەی شڕواڵەکەم کراسەکەمی پێ بدورمەوە وتم بۆیان دەبەمەوە نەم بردەوە دامنا هەتا مردم ئێستا ئەو دەرزیە کابرا هەر چاوەڕێیەتی و لە ڕووشی نایە بە کەسوکارەکەم بڵێ بە خێزان و مناڵەکانم بڵێ دەرزیەک دەرزیەکی درومان کە لای تۆ ڕەمبێ هیچ حسابێکی نەبێ وتی لە کوێ وتی تخوا خێرت دەگا لە فڵان تاقەیا دامناوە ئەو قوماشی بە سەرا دانراوە کابرا خبر بە وشاد و ئیمانێکی بە حەقی هێنا وتی والله خەونی حەق و ڕاستی شەیە تخوا با من ئەمە تاقی بکەمەوە چوو بۆ ماڵی فڵان کەس وتی تخوا لەو تاقەیا ئەو پارچە قوماشە لابن بزان دەرزی لێیە کە لام بر دەرزەکەی تیاداندرابوو وتی تخوا بچنە ماڵی ئەو دراوسێش بڵێن هیچ شتێکی ئەو کتی وەڵی جا شتێکی وانە ڕۆژێ پیاوی ماڵەکەتان ئەو پیاوە بەڕێزە خوا لێی خۆش بێت دەرزێکی لێ وەرگرتین کە بەکاری بێنێ و شڕواڵەکەی و کراسەکەی پێ بدورێتەوە بەڵام نەشی هێناوەتە وتیان ئەوە دەرزێکەتە ئەڵێ دایانەوە لە شەویدا هاتووە لە دوورەوە هات باوەشی پیا کردم وتی یا ڕەبی خوا ڕزگارت کە ونم وەکو منت لەو ئازارە ڕزگار کرد دەرزییەک بەڕێزان چونکە خاوەنەکەی چاوەڕێیەتی تۆ بە ئەمانەت لێت وەرگرتووە خۆ لەوانەیە دە دەستە دەرزیت بداتێ ئەگە بڵێی پێشکەشم کە بەڵام کە بە ئەمانەت بوو چاوەڕێی وەرگرتنەوەیەتی زۆر پێویستیمانە لەم ڕۆژەدا کە خەڵک زۆر شت ئیهمال دەکا لە بچووکترین شتەکانی ئەمانەت بە جوانی تەسلیمی خاوەنەکەی بکەینەوە دووەم ئەمانەت ئەمانەتی کڕین و فرۆشتن ئەمڕۆ دوکاندار بازرگان پیشەکارەکانمان هەموو ئەمینداری ئەم خەڵکەن پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه وسلم فەرموویەتی التاجر الصدوق الامین بازرگان دوکاندار کاسبکار کە دوو سیفەتی تێدا بێ ڕاستگۆ ئەمیندار و دەستپاک مع النبیین والصدیقین والشهداء لە ڕۆژی قیامەتا لە ڕیزی پێغەمبەران و شەهیدان و ساڵحاندایە لە ڕۆژی قیامەتا واللهی ئێستا ئەڵی لەبەر چاومە کە ئەو هەموو خەڵکە دەبینی چونکە خۆشەویست وای فەرمووە هیچ گومانم نییە ئەبینی دەڵێی خوای پەروەردگا ئەم هەموو خەڵکە ئەو هەموو عەشاماتە پێغەمبەرن خۆ پێغەمبەران ئەوەندە زۆر نەبوون پیامبر صلی الله علیه و سلم دەفەرمێت جوابتان دەدرێتەوە دەڵێن نەوەڵڵا ئەوانە هەموو پێغەمبەر نین ئەوانە هەموو شەهید نین ئەوانە هەموو صالح نین ئەوە زۆربەی هەرە زۆریان بازرگان و کاسبکارەکانی دنیان بەڵام ئەوەندە بە پاکی لە ئیسلامدا بەڕێزەکەم حەرام نییە ملیاردەر بی وەڵا حەزەکەی بە ملیۆن دۆلارت هەبێ بەڵام دوو سیفەت لەدەست نەچووبێ ڕاستگۆیی و ئەمانەت پارێزی لە ئیسلامدا ئیسلام دوژمنی هەژاری و گیرفان بەتاڵی خەڵکە بەعەکسەوە ئیسلام ئەو دینە نییە بڵێ هەتا دەمری لە کونجی خانوویەکی دارا بەسەر بەرە وەڵا با باشترین ڤێلات هەبێ بەڵام هی خۆت بێ با باشترین مۆدی سەیارەت هەبێ بەڵام هی خۆت بێ ڕاستگۆیی ئەمینداری ئەوە هەموو ئەو بازرگان و دوکاندار و کاسبکارانەن کەوا تیجارەتیان دەکرد شتیان بە خەڵک دەفرۆشت نە درۆیان دەکرد نە ماڵی خەڵکیان دەخوارد ئەوە لە ڕیزی پێغەمبەراندان جاران بێ بڵێ باشە بۆچی لە ڕیزی پێغەمبەراندان کەسێک خۆی شەهید دەکا لە پێناوی خوادا خوێنی خۆی دەبەخشێ خوێن ڕوح لە هەموو شتێ بەڕێزترە لای ئینسان ئەوەش دەبەخشی ئەم بازرگانە لە ماڵی خۆی کاسپی کردووە لەناو نوێنی گەرما لە ماڵو مناڵەکەی خۆیان خەوتووە بۆ لە ڕیزی شەهیدان نابێ چونکە تۆ دەتوانی بە دەست پاکی و بە ئەمینی لە بازرگانیدا ئەم ئیسلامە بخەیە ناو دڵەکانەوە وەڵاهی وڵاتێکی وەکو مالیزیا وڵاتێکی وەکو ئەندەنوسیا یەک قەترە خوێنی موسڵمانانی تیا نەڕژاوە لە فتوحاتی ئیسلامیدا ئەی زانی ئەو هەموو خەڵکە لە شوێنێکی وەکو ئەندەنوسیا دوو سەد ملیۆن موسڵمان هەیە یەک سەحابە نەچۆتە ناوی یەک فتوحاتی ئیسلامی نەچۆتە ناوی یەک شمشێری تیا بەکار نەهاتووە بەس لە ڕێی بازرگانی موسڵمانەوە کە دەچون معامەلیان لەگەڵ خەڵکی ئەو وڵاتانە دەکرد ئەوەندە ئەمین بوون ئەوەندە عەیبی شتەکەیان دەگوت کاکە ئەمە ئەم عەیبەی هەیە ئەم هەستی پێ نەکردبوو ئەگوت ئەو سعرەی تۆ دەمدەیتێ دوو قاتە هەر ئەوەندە لێ دەستێنم کە حەقی خۆیەتی ئەگوت هەی ڕەحمەتی خوا لێبێت تۆ لەسەر چ دینێکی ئەمە ئینسانی وام نەدیوە لە بازرگانیا ویژدان نییە تۆ پارەکە بە دەستی خۆت دەگێڕێەوە دەیگوت بەخوا لەبەر خوا چونکە من موسڵمانم کە دەیگوو مسوڵمانم خەڵک لە ئیسلامی دەکۆڵیەوە ئیسلام لە کوتانە بازرگان و دوکانداری ئەوا ئەمین پێ بگەیەنێ ئەو خەڵکە یەک لە دوای یەک بەهۆی ئەم بازرگانانەوە مسوڵمان بوون کەواتە بازرگانی ڕاستگۆ دەوری شەهیدان دەبینێ بۆ ئیسلام ئەچێ دوکانێکەوە گەنجێک گە دوکاندارێکی ڕاستگۆیە و چەند بە جوانی معاملە لەگەڵا دەکات چۆن بە ڕاستگۆی لەگەڵت دەجۆڵێتەوە واللهی دینەکەش لەبەر چاو شیرین دەبێ ئەی چەند بەداخەوە کەسێ ڕیشیشی بەردابێتەوە سیواکیش بەکاربێنێ سیمای موسڵمانە نزیکیش پێوە بێ کە دوایی زانیت غەشی لێ کردووی وەڵاهی پەنا بەخوا زۆر ئیماندار نەبی خەریکە ئیسلامە لەبەر چاو ناشیرین دەبێ لەبەر ئەوە ئەو کەسانەی کە بازرگانن زۆر ڕێزدارن لای خوا بەس ڕاستگۆی و ئەمینی خۆتان پارێزن ئاسانیشە و دەشپارێزرێ ئەمڕۆ ئەمانەتێکی هەرە گەورە زۆر لە جاران قورستر لە ئەستۆی دووکاندارەکانمان، ئەو بازرگانانە خوا بەرەکەت بخاتە ڕزق و ڕۆزیتانەوە کە لە دەرەوەی وڵاتەوە لە دەرەوەی سنوورەکانەوە ڕزق دێننە کوردستانەکەمانەوە، مەتعەمەکان، چێشتخانەکان کە خەڵک نانی دەستتان دەخوا ئێوە بەڕێزن، دەواجنەکان، شوێنی بەخێوکردنی مریشک و پەلەوەرەکان، قەسابەکان، ئەوانەی ئاژەڵ بەخێو دەکەن، ئەوانەی سەری دەبڕن و گۆشتەکە دەفرۆشن، خۆشەویستانم ئێوە ئەمانەتێکی گەلێک گەورەی ئەم ئوممەتی ئیسلام و ئەم میللەتی کوردە لە ئەستۆتاندایە چونکە تەندروستی و ژیانی ئەو خەڵکە پەیوەندی بە ئێوەوە هەیە ژیانی ئەو خەڵکە دراوەتە دەستی ئێوە و پارەکانی ئێوە جا تکایە بەزەیتان هەبێ بە خۆتان و قیامەتی خۆتان و ئەو میللەتە فەقیر و هەژارەی کە چاوەڕێیە خواردنێکی پاک بخوا بەداخەوەم هەواڵی وا دەخوێنیەوە لەم کوردستانەدا ئینسان جەرگی خوێنی لێ دەتکێتەوە لە پارێزگای هەولێرە بە دەقی نووسراو لامە، چونکە ئەوانەی ئێمە هەمووی بەڵگەی مەلمووس و ئامادەی هەموو دادگایەکیان هەیە، هەرچی بە فەزڵی خوا لەم مینبەرەوە خوێندوومانەتەوە هەمووی بەڵگەی دادگایین. لە شاری هەولێرە لە نزیکی هەولێرە کۆمەڵە مریشکێک لە دوو هەفتەی ڕابردوودا خراوەتە بازاڕەوە، کە خراوەتە بازاڕەوە زۆرت دووسێ قاعە بشکێندرێ مشکێکی زۆر دەچێتە ئەو سنوورەوە ئەو لە مزگەوتە ئەو لە فەرمانگەکەیە ئەڵێ باشە وڵای مریشکەکانیش تامیان نەماوە مریشکمان کڕیوە بە بەربوانسار فڕێمان داوە لەبەر بۆگەن نەخوراوە لێشیان ناوە بۆگەنەکەی نابڕێ ئەم لای ئەو ئەو لای ئەو سەرنجام حکومت بۆ نمونە پێزانێتەوە بە دواداچوونێک سەیدەکەن ئەمە کۆمەڵە قاعەیە ئەی ئەی وەرە داهێنەر وەرە خەڵک لە موختەبەراتی کیمیایی دنیادا هەموو شەو و ڕۆژی خۆی ئەنشتاینانە دەخاتە کار کە وڵاتەکەی میللەتەکەی بەختەوەر کا بیرۆکەی تازە لە زانکۆکانا دادێنێ کەوا شتێک ڕووناکیەک بخاتە ناو میللەت و وڵاتەکەی خۆیەوە توخوا تۆ وەرە موختەبەر دانێی لە قاعەی دەواجین و بۆگەنیدا لەگەڵ حرمەتم بۆ پیشەیە ئەو پیشەیە یەکەم جار وتم ئێوە خەڵک نانی دەستان دەخوا ئێوە بەڕێزن ئێوە بەرهەم پێشکەش دەکەن ئێوە خۆتان بۆنی ناخۆش هەڵدەمژن بۆی جوان شتی جوان پێشکەش بە خەڵک کەن خواردنی بەتام بخەنە سەر سفرەکان بەڵام بەداخەوە ئەم کابرایانە ئەم خاوەن قاعانە چیان کرد بێ باشە شەیتان بیر لە شتی وا ناکاتەوە ئاوی زێرابیان گرتووە لە خوارەوە هەولێرە ئاوی بۆگەنی زێراب دول لە ڕووتان هێناویانە لەگەڵ ساردی تایگەرا من بەسمەوە نیە ساردی تایگەر خراپ بێ نەوەک شەریکەکە دوای بڵێ مامۆستا هەجو ئێمەی کردووە ئەوە ئیشی من نییە ساردی تایگەرە بێ دکتۆر بڵێ چاکەیان خراپە مەبەستمەوە ئەم کابرای ئەویشی پیس کردووە ئاوی زێراب لەگەڵ ساردی تایگەرە لەگەڵ حەبی هۆشبەرە کە لە کاتی عملیات ئادرێ بە نەخۆش حەپی بەنج کە وزە بەخشیشە بۆی ئەم ئینسانە وزە لە دەست نەدا و بەڵام فکریشی لەسەر خۆی بچێ حەپی مەنعی منداڵبوونیش کافرە لەبەر منداڵ نەبوون دەی خۆ ئەوەشیان هێناوە لە دەسکواوانە تێکیان کردوون کوتاویان و تێیان کردووە لە سەتری گەورەدا گیراوەتەوە بە دەمی ئەو مریشکانەدا کراوە بۆ ئەوەی لە ماوەی پانزە ڕۆژە چوار کیلۆی لێ دەرچێت جا هەموو ئەوە هەمووی مەست بووە هەمووی سەرخۆش بووە هەمووی بۆی ئەو حەبی مەنعە وەکو تەشبی بە ئینسان و ئافرەت نەبێ ناهێڵی هەلکەدانەکەی کار بکە هەمووی دەکا بە گۆش لە لەشیا سبحان اللە ئای دەی ئاوسێنێ بەڵام یەک پارچە بۆگەنی دەکا فەقیری وا هەیە لە دەمی مناڵەکانی دەگرێتەوە ئیشەڵا ئەم هەفتەیە مریشکێک دەکڕین باوەڕتان بێ هەموو خەڵک تێر نییە بەو حەدەش هەیە لە دە ڕۆژە لە پانزە ڕۆژە ئێمە ڕەمەزانە ئەمجاری وایە ئەو حادیسانەمان بۆ دەرەکەوێ خەڵک هەبوو توێتی بیست شەویش لە پێش ڕەمەزانەوە مریشکم نەخواردووە بەڵام هەر خاوەن قاعەش بۆ فەقیرە هاتووە ماڵەکەی خۆی ماڵی ئاوا بێ خوا گوتوێتی ئەمە هی خوایە لەو ڕەمەزانەدا نیوەی قاعەکەی بە فەقیر و هەژارەکە بەخشیوە لانی کەم با لە ڕەمەزانەکەیا تێر بێ با بەربانگێکی چەوری هەبێ یعنی سەیری کە ئەم ئەم فکرەیە لە هیچ وڵاتێکی دنیادا بەکار ناهێندرێ میللەتەکەی خۆت کوردەکەی خۆت بۆ هاوزمان و هاودینەکەی خۆت و هاونیشتیمانەکەی خۆت تۆ ئەم خیانەتە گەورەی لێ بکەیت جاو گۆشتەکەی پیسە هەر کەسێ بیخوا تووشی نەخۆشی دەبێ چونکە پێغەمبەری خوا سەڵسان فەرمووی حشتر کە ئاژەڵێکە شیری دەخورێ گۆشتی دەخورێ پێستی بەکار دەهێندرێ کە زانیتان پیسی خواردووە نابێ شیرەکەی بخۆی کە خوارد لێ دەبێ بە نەخۆشی بەداخەوە لە دەواجنەکانا کۆمەڵە خەڵک پرسی شەرعیان کرا و ماوانەی پێشوو جیقنەکە دێنن پاشەڕۆکە دێنن لەسەر سفرەی سەفەری لەبەر هەتاو ڕایەخەن تا وشک دەبێتەوە نیواونیو لەگەڵ عەلەفی تازەدا تێکەڵاوی دەکەن ئەیدەنەوە بە بزن و مەڕ و گۆلک پێی بەخێو دەکەن لە لە گاوداریەکاندا و یەکەک ئەو گۆشتەی جاران و ئێستا بەراورد کە سێ یەکەی گۆشتی حەیوانت خوارد و هەرچی تام و چێژ بێنیەتی بە جیقنە پەروەردە کراوەتەوە جارێکیکە بۆیە ئەو خەڵکە هەر یەک پارچە لەشی نەخۆش هەموو خەڵک لەشی داڕزا بە نەخۆشی لەبەرەوە ئەوە ئەوە وەڵڵاهی گەورەترین ئەمانەتە لەسەر ئێوەی موسڵمان خاوەن پیشەکان کە شوکری خوا بکەن خەڵک نانی دەستان دەخوا و سواڵی بازاڕ ناکەن خیانەت لەو میللەتە مەکەن ئەمانەتی سەیدەلانی و دکتۆر ئەو نەخۆشە حەموو لەشی ئازارە دێ لە دەرگاکەی تۆ دای دکتۆر ئەی سەیدەلانی بەڕێز بەوەی تۆزێ لە ئازارەکەی کەم بێتەوە توخوا حەیف نیە تۆش دەرمانی ئێکسپایری بدەیتێ لە ئیعلامەکانەوە لە سێ چوار جێگا گوێم لێبوو لە جەریدەکانی شاخوێنمەوە لە یەکێک لە شارۆچکەکانی ئەم هەرێمەی خۆماندا لەبەر حرمەتی ئەهلەکە ناوەکەی ناڵێم دە تەن دەرمانی ئێکسپایر گیراوە دە تەن دە هەزار کیلۆ دەرمان دەرزی و حەپی شروبی بەسەرچوو وەڵاهی فەقیری وا هەیە لە ساڵەکانی نەوەتەوە ئێستا لەشی حەساسیەتی تێدایە و بە هیچ شێوەیەک ئارام ناگرێ کاتێک کە بۆی مەعلوم بۆ شەش دەرزیان بۆ نەخۆشی گرانەتا بۆ نووسی و هەر شەشی ئەکسپایەر بووە لە کۆگادا تۆ وەرە سەیدەلانیەکی تۆ ئەو هەموو عیلمە ئەو دکتۆریە سوێندت خواردوە کە لە خزمەتی ئینسانا بەکاری بێنی لە پێناوی چەند دینارێکە بیفرۆشی بە فەقیر و هەژارێک کە بڵێ ئێمە خوێندەواری نییان لەوانەیە سەی نەزانێ ئەکسپایەر چییە یان تەزویری بکەی ئەو ئەمانەتپارێزیەمان پێویستە بۆی ئەو نەخۆشە چاک بێتەوە نەک یەکجاری لەناوی بەری ئەمانەتی بەکرێدان کەسێک خانوویەک لە کەسێ بەکرێ دەگرێ تاقیکردنەوەی خوایە ئەو خاوەن خانووە تۆش کرێچی واللهی زۆر دوور نییە ڕۆژە تۆ خاوەن خانوو بووی ئەو کرێچی بێ لە زەمەنی دوکانە زۆر خەڵک هەبوو خاوەن خانوو و کرێچی هەبوو ئێستا ئەوانەی کرێچین پێنج قاتی ئەوانە دەوڵەمەندن زۆر مشک دێ ئەوانە بوونەوە کرێچی ئەوان و تلک الایام نداولها بین الناس ئەمڕۆ کرێچی سپی خاوەن خانوو دەبی ژیان لەسەر بارێک ناوەستێ و چەرخی زەمەن دەسوڕێتەوە بەرزەکان نزم و نزمەکان بەرز دەبنەوە خۆشەویستان لەبەرەوە ڕقی خۆت کە کرێچی بەو خانووە مەڕێژە هەیە کرێچیە کاتێک کە خانووەکەی بەجێهێشت وای بۆ کاول دەکاڵێ ئەو پارەی داومەتێ بێت لە خانووەکە سەرفی کاتەوە وەڵاهی هەبوو هەموو پلاکەکانی شکاندووە هەیە بە چەکوش کاشەکانی شکاندووە کە کرێکەی کوێتی با تۆڵەی هەموو کرێکەی لێ بکەمەوە بەڵام ئەزانی ئەمە چەند خەتەرە لە دیندا بۆ تۆی مسوڵمان ناشێ کابرایەکی مسوڵمان پیاوێکی خواناس و عالم لە بیرەوەریەکانی ژیانی فەقێیەتی خۆیدا دەگێڕێتەوە دەفەرمێ من لە بەغا بووم لە کۆل لە مەدرەسەی ئیمامی ئەعزەم فەقێ بووم لەبەرەوەی مەدرەسەکە پڕ بوو ژوورێکم بەکرێ گرتبوو بۆی لەو علم و زانستەی ئەو سەردەمی بەغا بێبەش نەبم کاتێ ژوورەکەم بەکرێ گرت بوو ژووری ئەو زەمانە گڵ بوو وەک وڵاتی خۆمان سواخ بوو شێرەوەشی گڵ بوو دیوارەکانیشی بەگڵ سواخ درابوو کەسێکی ناسیاوم بینی لە بازاڕە هەواڵپرسی کردم وتی من دەڕۆمەوە بۆ شارەکەی خۆمان وڵاتی خۆمان پامێکت نییە وتم تخوا خێرت دەگات نامەیەک بۆ دایکم دەنووسم ئەڵێ وتی باشە بەڵام کاروان لە سەر سەفەرە و حازرە بەڵام زۆر پەلە بکە وتم بەسەر چاو نامەکەم نووسی نامەی ئەو زەمەنەش معلومی جەنابتانە بە قەڵەمی قامیش و مەرەکەبی شل نووسراوە ئەبوو ماوەیەک ڕایگری تا وشک دەبێتەوە بۆی کە بەیەکەوە نووسا پیتەکان بەیەکەوە نەنووسێن ڕەنگ نەداتەوە ئەڵێ ئەویش پەلەی بوو نامەکەش وشک نەدەبۆوە وەرز سارد بوو زستان بوو، هەندێ لە گڵی دیوارەکەم بە پشتی قەڵەمەکە، بە پشتی قامیشەکە کڕاند و خۆڵەکەیم بەسەر کاغەزەکەدا گرت و مەرەکەبەکە وشک بۆوە. وەڵای شەو بە خزمەت پێغەمبەری خوا صلی سلم گەیشتم. خۆشەویستی خوا دەستیم زیارەت کرد ڕوحمان بە قوربانی بێ فەرمووی ئەو پیاڵە شیرە بخۆوە. وتم بە قوربانت بم ئەی پێغەمبەری خوا صلی سلم چۆن شتێک تۆ پێم بەخشی نایخۆمەوە بەڵام فەرمووی نەیخۆیتەوە هەندێک گڵ و خۆڵیش بێنە بیکە ناو شیرەکە وەنجا بیخۆوە وتم ئەی پێغەمبەری خوا صلی سەلەم بۆ هەندێک گڵ بۆ ئەم مادە پاکە پیسکەم بەو گڵە من دەمەوێت لە حکمەتەکەی بگەم فەرمووی ئەی نازانی دیواری ماڵی خەڵک نابێ بکڕێندرێ بۆ کاغەزەکەی تۆ نابێت دیوارەکەی بکڕێنی خۆ دیوارە هیچیشی لێ ناکاشیش ناشکێ بەڵام لە ئیسلامدا تۆ ئەمانەتە ئەو خانۆ بەدەستەوە لەوانەیە هی ماڵەکەی خۆت بێ نەوێری نە دڵن نەیا ئاوای لێ بکەی ئەو تۆزە خۆڵە بکە شیرەکەوە چۆن دڵت ها لە دیواری ماڵی خەڵک تۆزێ خۆڵ لێ بکەیتەوە بەڵێ ئیمانداران ئەمە ئیسلامە ئیسلام دەبێ ئاوا بە واقع لەناو ژیانماندا ڕەنگ بداتەوە ئەم جمعە و جەماعەتە ئەم قەرەباڵغیە بە ئیزنی خوای پەروەردگار ئومێدەوارم ڕەنگ بداتەوە وەڵڵاهی هەمووشی لەسەر قازانجی خۆمانە هەر کەسێک کەسابەتکار بێ و ئەمیندار بێ خوا بەرەکەت دەخاتە ڕزق و ڕۆزیەوە بەرەکەت دەکەوێتە ڕزق و ڕۆزیتەوە یەکێک لەو کەسانەی کە ئێستا بازرگانی ئەڵماس دەکات لە جیهانا و پیاوێکی ملیۆنلەرە لە بیرەوەریەکانی خۆیدا دەگێڕێتەوە دەڵێ من پیاوێک بووم دوکانداری کوتاڵ فرۆش بووم قوماشم دەفرۆشت قوماشی ئافرەتان ئەوەندە بە قوماشەکەم هەڵدەدا وام وەسف و سەنا دەکرد دووقاتم جار هەبووە لە ژن سەندووە پیرەمێردێکی ساڵح و نورانی و خواناس لە تەنیشمەوە بوو ڕۆژە بانگی کردم وتی ڕۆڵە گیان خۆ منیش دوکاندارم نەڵی حەسودیم پێ دەبا بەس وەکو کوڕێکی خۆم وەکو برازایەکی خۆم نەوەک لە قیامەتا یەخەم بگری بڵێ مامە حاجی بۆ ئامۆژگاریم نەکردم بەس لەبەر ئەوە ئامۆژگاریش دەبێت ئاوا بە زمانی شیرین بکرێ یعنی ئەو حاجیە ئەو مامە ڕیسپێ ئەوەندە بە نەرمونیە نی ئەوەندە بە دڵسۆزی نەی هەی نەعلەتی خوا لێبێ هەی حەرام خۆ نا کوڕم تۆش وەک کوڕی کانی خۆم وای تۆش وەک برازاکەی خۆم وای لەبەر قیامەت من ئەم ئامۆژگاریەت دەکەم ڕۆڵە گیان دزی کردن هەر معنای ئەوە نییە ماڵی خەڵک ببڕی خیانەت کردن لە ئەمانەت لە دزی کردن خراپترە چونکە بە ڕۆژی ڕووناک گیرفانی خەڵک دەبڕی وە پاشان گەرنی خۆشی پێ ئازا ناکەی دز مەعقولە دز زۆر ڕێ دەکەوێ ڕۆژێ تۆبە بکا و بڵێ ماڵی فڵان کەس بڕیومە ماڵەکەم دزیوە دوکانەکەیم بڕیوە توخوا گەرنم ئازا کەو ئەو ماڵەکەت بەڵام لە خیانەتی ئەمانەتا تۆ ئەو هەموو عالەمە بۆ ناناسرێتەوە زاری وایە هەر خۆشت بە گونابار نەزانیوە ئەڵێ ئەو ئامۆژگاریە زۆر تەئسیری تێکردم وتم ڕێنمایی بکە وتی شتەکە بە جوانی عەرز کە جاری وایە مشتەریەکە دێت دڵی پێ وێتی ئەم مارکەیە باش نیە بە ڕاست و ڕەوانی بڵێ بەو خوایە ئەم مارکەیە باش نیە ئەمەیان ڕەنگە باشتر بێ خۆشت ئازادی من ئەوە ڕاستیە پێم وتوی ئەڵێ لەسەر ئەوە ئیشم دەکرد دوای نزیکی شەش حەو مانگێک ئافرەتێک هات بۆ دوکانەکەم ویستی قوماشێک بکڕێت زۆر دەوڵەمەند بوو دیار بوو پارەی زۆری پێ بوو وەڵاهی لە ترسی خوا نەبوایە نیوەی پارەکانیم لێ دەکێشایەوە ئەگەر وەکو جاران بە ناحەق مەدحی شتەکانم بکردایە بەڵام پێ وت دادەی من خوشکە بەڕێزەکەم بەخوا ئەو شتانەی تۆ ئەوا سەرنج ڕاکێشی ئەوانە مارکەیەکی زۆر ئەسڵ نین بەوەی نەگرانن ئەوانە زۆر باشترن بە پەلەش بڕیار مەدە و بازاڕیش بگەڕێ و دواتر وەرەوە ئەوە ڕۆشت و بەیانی هاتەوە قوماشەکان کە من ڕێنماییم کردبوو لێی کڕیم و پارەی کەمتریشی دامێ ڕۆژی دوای ئەوە پیاوێکی لەگەڵ خۆیان هێنابوو هاوسەری بوو کابرا وتی من پێویستیم بە پیشەگەرێکە بۆ نای ئەم پیشەی خۆت ئەم دوکانی کوتاڵە واز لێبێنی و لەگەڵ منا ئیش بکەی تۆ لەم دوکانە چەند خێر دەکەی بۆ نمونە لە سەردەمی ئەمڕۆدا بڵێ من پێنج وەرەقە وتی زیاتر داوا بکە و پیشەکەت بەجێ بێڵە وتم تۆ حەو وەرەقم دەدەیتێ من ئەم دوکانە واز لێبێنم وتی چوار قاتی ئەو حەو وەرەقەی کە تۆ دەڵێ من پارەت دەدەم لێ ئەزانی ئیشەکەی من چیە؟ ئیشی ئەڵماسە، بازرگانی ئەڵماس دەکەم لە جیهاندا. وتم کاکە من لەو شتانە هیچ سەرو دەر دەرناکەم، من ئیشی مەترەکاری فێر بووم. مسقاڵ و ئەڵماس شتێکی زۆر بە نرخە، نازانم معامەلەی لەگەڵا بکەم. وتی نا تۆ باشترین بنەماکانی معامەلە فێر بووی کە ئەمانەت پارێزیە. ئامۆژگاری ئەو پیاوە بوو بە خێر و بەرەکەت بۆی ئەینا دەبوو حەتا ماوە لەو دوکانەدا قوماش بفرۆشێ نەک بازرگانی ئەڵماس بەڵام ئەو کەسێک کە خیانەت بکا والله یەکەم جار خیانەتەکە یەخەی خۆت دەگرێ ئەمەش ڕووداوێکی واقعیە پیاوێک لەگەڵ حرمەتم بۆ ئەوانەی کە دوکانی وشکان هەیە شەکر و چاو ڕۆن و ئەوانە دەفرۆشێ کەسێکیش دۆست و ناسیاوی لە لادێوە هاتوچۆیان دەبێ، لە لادێکەوە دێ بۆ شارەکە، ڕۆژانە پێویستییەکانی ژیانی دەکڕێ، لە کیلۆیەک شەکرەوە، لە کیلۆیەک ڕۆنەوە، لە چاوە، لە پێویستییەکانی ترەوە. ئەویش لە موقابیلا ماست و پەنیر و کەشک و ئەم شتانەی لە زستانا، لە هاوینانیشا میوەی دێیەکەی بۆ دێنێ و پێی دەفرۆشێتەوە. ئەڵێ ئەوەندە کیلۆیەم بۆ هێناوی، دەڵێ زۆر باشە. ڕۆژێکیان کابرای دوکاندار بەڵام چی کردووە؟ هەموو کیلۆکانی نۆ سەد غرامن وتوێتی ئەم کابرایە لە لادێ چوو زانێ کیلۆ هین چییە لە کولی کیلۆیەکە سەد غرامی لێ دزیوە بە کیلۆیەک شتی بۆ فکێشاوە کیلۆیە شەکر سەیەکە سەد غرامی لێ کەمە کیلۆیە چا سەد غرامی کەمە نۆ سەد غرامی داوەتێ وتوێتی ئەو چوزانە لەو لادێیە خۆ ناچێ قەپان و هینی نییە بیکێشێتەوە هیچ مەترسیم نییە وەکو ئەهلی شارەکە نییە حکومەت چاودێری لەسەرم بێ بەڵێ خۆشەویستان پیاوی کابرای لادێی دەستقڵی شاوی دڵساف بەبێ ئەوەی شت بکێشێتەوە ئەمیش شت بۆ ئەو دێنێ یەک دوو ساڵێک ئەم مەعامەلەیە بەردەوام دەبێ کابرای خائین چونکە خۆی خائینە ڕۆژێ لەو دەکەوێتە گومانەوە ئەڵێ با پەنیرەکەی بکێشم با میوەکەی بکێشم کە سەیر دەکا هەمووی نۆ سەد غرامن وتێتی ئەم پەنیرە کیلۆیەکە هەزار غرامە کیلۆیە کە سەیرکە نۆ سەد غرامە ملی ئەگرێ و گوێی ئەگرێ ئەڵێ کاکە تۆ فێڵت لە من کردووە ئەم پەنیرە 900 غرامە جا دەچم لە پار و پێرارەوە تو هەر ئەوا معاملە لەگەڵ منا کردبێ ئەرەوە دەڵە بەخوا هەرچی بۆم هێناوی بەم کیلۆیە بۆم هێناوی ڕەجە ئەم کیلۆیەت لە کوێ بوو ئەڵێ بەخوا ئێمە لە لادێ کیلۆمان نییە کیلۆیە شەکرت کاتێ پێ فرۆشتم وتم ئەمە چەندە وتی کیلۆیەکە ئێمە لە ماڵەوە بەو کیلۆیە شت دەکێشینەوە بۆ تۆ سبحان الله نۆ سەد غرامەکەی خۆیەتی پێی دەکێشنەوە بۆ خۆی گوناهەکەی هەروە خۆی بۆ قیامەتی بە مسقاڵە زەڕە جاورە چەند سەد غرامی کۆ بووەتەوە بەڵام هەموو جارە کابرا قازانجی کردوتەوە چونکە لە هەموویا سەد غرامەکەی بۆ گەڕاوەتەوە تۆ کار بسپێرە بە خوا واللە ئەوەی غەشت لێ بکا غەشەکە لە خۆی دەکا یەکەم جار یەخەی بە خۆی دەگرێتەوە ئەمە ئەم دنیایە پەروەردگارێک هەڵی دەسوڕێنێ لەبەرەوە کاتی خوتبە ڕەنگە تەواو بوو بێ ئەوەندە بە کورتی دەڵێم جۆری سێمی ئەمانەت إذا حدث الرجل بالحديث ثم التفت فهي أمانة کەسێک قسەیەکی بۆ کردی لە کاتێکا کە قسەت بۆ دەکا هەر دوو کەسن بەیەکەوە کەسی سێیەمتان لا نییە ئاوا ملی لار کردەوە ئاوا ڕوانی ئەمجا قسەکەی کرد خۆشەویستی خوا دەفەرمێ ئەو قسە ئەمانەتە مادام ڕوانی بەم لاو لایە نیشانەی ئەوەیە دەمەوێ بەس تۆ ئاگات لێ بێ کەسی کە نەوەک گوێی لێمان بێ بەس بە ئەمەن دەبوو بە ئەمانەت وەڵڵاهی هەتا دەچێ ژێر قەبرەوە ئەو قسەیە بدرکێنی خیانەتت لە ئەمانەت کردووە کەچی ئەمڕۆ بەداخەوە کە قسەکە کابرا یان ئافرەتە لە لای ئافرەتێک دەڵێ خوشکەکەم دراوسێکەم ئەمە ئەمانەت بێ لەلات ئەم قسە بینی خۆمان بێت کە قسە بوو بە بینی خۆمان لەم زروفە یعنی هەموو شارەکە زانی عکسەوە ئەنجا هەر ناوەستێ تێی ناوەستێ دەی ئەم نەشی وتو ئەم قسە ئەمانەت و بینی خۆمان بێ مادام بەم لاولایە ثم التفتەی کرد ئاوا تۆزێ ڕوانی دڵنیابە دڵنیابە ئەو ئەمانەتە ئەم قسەیە چونکە ئەو بەس تەنها ویستێتی تۆ لێ بیبیستی ئەمەش دینە ئەمەش جومعە و جەماعەت و نوێژە نابێ ئەم قسەیە لە دڵت بچێتە دەرەوە خاڵی کۆتاییمان کاربەدەستی و وەزیفەش ئەمانەتە ئەمانەتی هەرە گەورەیە ئەبی زەڕ سەحابەیەکی خۆشەویستی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەچێتە خزمەتی و دەفەرمێ یا رسول الله الا تستعملني خۆشەویستەکەی خوا خۆزگە منیشت بەکار بێنا ئاخۆ منیش لە دێرینەکانی ئەم ئیسلامەم خۆشەویستی خوا من چل شەو لە بەرگی کەعبەدا خۆم شاردەوە لە ترسی کافرەکان کە ئیمانم بە تۆ هێنا بەس ئاوی زمزمم دەخواردەوە بەس ئاوی زمزم چل شەو لە بەرگی کەعبەدا خۆم شاردبەوە بەڵام هەموو خەڵک بوو بە کاربەدەست و فەرمانڕەوا ئەمیری شارێک مدیر ناحیەی ناحەیەک من هیچم پێ نییە ئەی پێغەمبەری خوا بۆ نامکەی بە بەرپرس ئەی بەرپرسانی وڵاتەکەم هەر کەسێ ئەم دوو مەرجەی تێدا نەبێ خۆزگە خۆی وازی بێنایە یەکەمیان من ئەخەذەها بحەقیها بە حەقی خۆت بەدەستت هێنابێ شەهادەکەی خۆت پلە و پایەکەی خۆی ڕەنجی شانەکەی خۆت هەوڵ و تێکۆشانەکەی خۆت مافی خۆت بێ بە مەحسوبیت و منسوبیت و واستە و حیزبایەتی و پۆست و تەسکێ پێ نەبەخشرابێ یەکەم بە مافی خۆت دووەمیشیان، وأد الذی علیه فیها، ئەو ئیشەش کە پێت دەسپێردرێ خیانەتی تیا نەکەی و ئەمانەتەکە بگەیەنێ شوێنی خۆی. هەیە بە پۆستی خۆشی دامەزراوە، بە شەهادەی خۆشی دامەزراوە، کەچی ئیش بۆ خەڵک ناکا لە دایرەکەدا. پێغەمبەری خوا فەرمووی لە ڕۆژی قیامەتا خەجاڵەت و پەشیمانی بۆ دەمێنێتەوە. بۆیە ئەی ئەبوزەڕ ئەوەندەم تۆ خۆش دەوێت دەزانم ئەم کارەت پێ ناکرێ و هیچ پۆستێکت پێ ناسپێرم، پێت ناکرێ. با پیاوێکی دینداریش بی خۆشەویستی خوا فەرمووی هەر کاتێ ئەمانەت زایعک بوو نیشانەی هاتنی قیامەت و کۆتایی دنیایە وتیان ئەی پێغەمبەری خوا چۆن ئەمانەت زایع دەبێ فەرمووی ئیذا وسد الامر الى غیر اهلی فانتظر الساعه هەر کاتێک کاروبار درا بە کەسێک کە شایەنی ئەو پۆست و پلە و پایە نەبوو ئەوە نیشانەی هاتنی قیامەتە بۆیە لە ئیسلامدا ئەبێ کاربەدەست و مەسئول لێپرسراو جا مەبەستم لە لێپرسراو لێپرسراوی فەرمانگەیەکی بچووک هەتا دەچێتە ئاستی سەرۆک وەزیران سێ مەرجی تێدا بێ سێ شت یەکەمیان عالیمەن زانا بێ بەو پیشەیە زانا بێ بە ئوموری ئیداری ئەو پیشەیە وەڵڵاهی وەزیری وا هەیە لەگەڵ حورمەتم بۆ ئەنجومەنی وەزیران و وەزیر بیست ڕاوێژکاری هەیە هێشتا نازانێ ئیمزایەک لەکوێ بکا فەقیرە هەر هیچ لەو پۆستە نازانێ ئەم ڕاوێژکارو ئەو ڕاوێژکارو ئەو مستەشارو هەمووی بۆی کۆبکەنەوە ئەرە قوربان ئیمزاکە لە کوێکە ئێستا نازان ئیمزای بکە ئێ بە معقول نیە برادر علمت پێ بێ کا ئەو پۆستە لەگەڵ خۆتا بگونجێ معقولە وەزیری تەندروستی دکتۆر وەزیری نەبێ وەزیری ئەوقاف کابرایەکی ڕاوێژکارێکی هینی هەبێ کوشت و کاڵ و ئەمانە نابێ مەلایەک معقولە وەزیری کوشت و کاڵ بێ نابێ چونکە عیلمی بەو بارە پێ نییە یەکەم مختص بێ لەو بارەدا دووەم عادلەن پیاوێکی دادپەروەر بێ دز و خیانەتکار نەبێ لە ماڵەکە چونکە دزی ناوخۆ زۆر خەتەرە لە جیاتی خەڵک پۆلیس حیمایەی دەرەوەی بیناکە دەکا ئەم لە ناوەوە سندوقەکە هەڵوەشێنێ سێیەمیان قادیرن پیاوێکی بەتوانا بێ، ماندوونەناس بێ، بێ تەحەمول نەبێ، هیوا هەیە بە شەهادەی خۆشی تەعین بووە، پیاوێکی زاناشە، پیاوێکە دزیش نییە بەڵام بێ تەحەمولە، هاووڵاتییەک دوو پرسیاری لێ بکات تووڕە دەبێ، تەحەمولی ناکا. نیو سەعات لە کاتی دەوام لادا وازانێ مشکی شەق دەبێ. چوار کەس بەیەکەوە قسە بکەن ئەم توڕە دەبێ نابێ بێ بە تەحەمول بێ خۆش باوەڕ نەبێ هەرچی قسەیەکی بۆ کردی قسە بڵێ وەڵڵاهی ڕاست دەکەی بچن فڵان کەس بگرن چونکە ئەمەی کردووە ئەوێ خۆش باوەڕ نەبێ ئەوێ پیاوێکی وردبین بێ قسەکان هەر بە گوێ نەبیستێ بە چاویش بیبینێ بچێتە بنج و بناوانی کارەکان ئەمجا مستحقی ئەوەیە بەڕاستی کە کاروباری پێ بسپێری ڕەحمەتی خوا لە پیرەمێردی شاعیر بێ کە چەند جوانی فەرمووە کە باسی نەمانی ئەمانەت دەکا، حاجی تۆفیقی پیرەمێرد فەرموویەتی، ئەوەی پێغەمبەر خەبەری داوە لە باسی کاری دونیا و عوقباوە، فەرمووی نیشانەی تێکچوونی جیهان بێ باوەڕییە و زەعیفی ئیمان، زۆر کەم ئەمێنێ نوێژ و جەماعەت، لە ئەمانەتیش دەکەن خیانەت، عیزەت ئەچێتە لای پیاوی زاڵم، قەدر و قیمەتی نامێنێ عالم. برەو ئەستێنێ شەراب و قومار ماڵ گران ئەبێ لە شار و بازاڕ کوشتن و دزی و تاڵان و درۆ فەقیر و هەژار دەخاتە ڕۆڕۆ دەوڵەمەند زەکات نادات بە ئیحسان ڕاستی نامێنێ زۆر ئەبێ بوختان گۆرانی سووک و قسەی ناڕەوا پەسندتر ئەبێ لە زکری خوا پیاو بە ئەمری ژن دەچێت بەڕێوە لە مەجلیسا نان ئەخۆن بە پێوە پیاو دائەنیشێ و ژنان دەگەڕێن، شەرم نامێنێ، ژن و پیاو هاوڕێن، دایک و باوک قەدریان لای کوڕ نامێنێ، کەس لە مەکتەبا قورئان ناخوێنێ، پیت و بەرەکەت ئەڕوا لە ئەرزی، کوڕ و کچ پێک دێن لە ڕووی بێ عەرزی، ئەمە نیشانەی ئاخر زەمانە، وادەی دەجالە و فیتنەی شەیتانە. هەموو نیشانەکان ئازای بە ڕۆبمان بە چاوی خۆمان بینی بن ئەوانە پیاوی چاک بوون ئەوانە زۆریان کەراماتیان هەبوو دۆستان و نزیکانی پەروەردگار بوون خوای پەروەردگاریش دەفەرمێ ان الله یامرکم ان تؤدوا الامانات الى اهلها والله هەر یەکێک لە ئێمە ئەو ئەمانەتی لەسەر شانمانە جێبەجێ بکەین دادگاکان چۆڵ دەبن شکاتەکان نامێنن دەوڵەتێک حکومەتێکمان بۆ دروست دەبێت کە خۆمان خۆمان دەتوانین بەڕێوە بەرین چاومان لە دەستی خەڵک نابێ ئەی ئەگەر کەسێک ئەوەی نەکرد وەیزا حەکەمتوم بەینە الناس کاتێک کە دادوەر بوون لە بینی خەڵکا کەسەکە ئەمانەتی نەپارست پێویستی بە دادپەروەر هەیە کە دادپەروەریتان کرد بین المؤمنین نا بین الناس لە کاتی حکمی دادپەروەری دادگادا ئەبێ حاکم چاوی لەوە نەبێ ئەمە مسلمانە و ئەوە یەزیدیە ئەوە کافرە و ئەوە مسلمانە ئەوە دیندارە ئەوە نوێژنەکەرە لە کاتی حکمە أن تحكموا بالعدل أبي داد پروری بچسبه ئەها لە پشتی هەموو حاکمە بەڕێزەکانەوە ئەم ئایەتە قورئانیە نووسراوە ئێمە بۆ هەموو شتێ دەبگەڕێنەوە قورئانەکە وەرە پێم بڵێ لەم سەری دنیا بۆ ئەو سەری دنیا یەک دێڕی ئاوا هەبێ ئەی ئینسانەکە ئەمانەتی بدەوە بە خەڵک مافی خەڵک مەخۆ وەڵڵا پێویستی بە حاکم نابێ و کە چوشە بەردمی یاسا تخوا ملکەچی یاسا بە ئەی دادوەری بەڕێزیش تۆ بە دادپەروەرانەترین شێوە دادپەروەری بکە مافی کەس بەسەر کەسەوە مەهێڵە لە بڕیاردانا ڕقت لە کەسێکە یەکسەر مەڵێ هەموو لەشی خراپەیە چاکەکانیشی ببینە بالعدل دادپەروەر بە ئەی ڕاگەیاندن هەر شتە ناشیرنەکانی کۆمەڵگا نیشان مەدە شتە جوانەکانیش نیشاندا ئەم گەڕەکە جوانە ئەوەش ناشیرنی تێدایە هەردووکیان نیشاندا بۆی خەڵک هەر دڵی تەنگ نەبێ جوانەکانیش ببینێ سوپاسی پەروەردگار دەکەم ئێمە لە هەرێمی کوردستانا زۆر جار وتومانە یاسا سەروەر نەبووە بەڵام دوێنێ یاسا سەروەری خۆی سەلمان لە هەرێمی کوردستانا بە دەستخۆشی لەو حاکمە لە یاریدەدەرەکان و ڕاوێژکارەکانی کە توانیان سزای زیندانی هەمیشەیی بەسەر تاوانبارێکی پیاوکوژی موجریمدا کە بە چەکە بە لاشەکانی حکومەت مێشکی گەنجێکی پڕژان لە خۆپیشاندانەکانی حەڤدەی شوباتدا مناڵێکی وەکو ئەنەسی یەک ساڵەی بێ باوک کرد ئافرەتێکی ڕووسوری داپۆشراوی بێ هاوسەر کرد لە کاتێکا دەستخۆشی لە حکومەتیش دەکەم لە ئاسایش بە تایبەت کە خۆیان لەو مجریمە نەکرد بە خاوەن هیچ کەس خۆی لێ نەکرد بە خاوەن هەتا هەتا بێ لە زیندانا بڕزی هەتا ئەو ڕۆژەی مەیتەکەت دێننە دەرەوە حاکم زۆر جەریئانە ئەو کەسانەی کە چەکدارن و حورمەتم بۆیان هەیە ئەهلی ڕێزن، ئەو چەکە بۆ ئەوەیە دیفاعی لە هاوڵاتیەکەی خۆت پێ بکەی نەک کاتێک کە قسەیەکی کرد فیشەکێک بە نێو چاوانیەوە نێی. ئیشاڵڵا حکومەت لە هەموو هەنگاوەکانی دواتریشا ئومێدەوارم هەموو پیاوکوژ و قاتڵەکانیش ئاوا لە بەردەمی دادگاکاندا ئامادە بن و سزایەکی عادیلانە دادوەر بە ئەو پەڕی ئازادیەوە سزای یاخیان و پیاوکوژان و هەتیوکەری مناڵانی کوردستانەکەمان بدا. بە ئومێدم وڵاتێکی پڕ لە یاسا سەروەری بۆ هەمووان و حکومەت و دەزگاکانی حکومەت ان شاء الله و ئاوا لەمەو دواش هیچ دەستکارێکی ناو دادگاکان نەکەن کەس پشتیوانی پیاو کوژ و خراپەکار نەکا هەر حیزبێک ئەندامێکی تاوانباری هەبوو بیهێنێتە بەردمی یاسا ئەو کەسەی کە کوردایەتی دەوێ ئەبێ دینی خوای بوێ کە دینی خوا بەرقەرار بوو ئەمانەتەکان دەپارێزرێن دادگاکان چۆڵ دەبن وە گەر خوانەخواستە کەسێکیش ئەمانەتی نەپارست و خیانەتی کرد دادگا سزای یاسایی خۆی بەسەرا دەچەسپێنێ و هەموومان ئینشاءاللە بەختەوەر دەبین یا ربی خوا بەختەوەری دنیا و قیامەتمان کەی خوایە ئەمانەت پارێزی لە نێوانماندا زیاد کەی ئەو کەسانەی کە بازرگان دوکاندار پیشەگەری ڕاستگۆ و دڵپاک و دەستپاک و نیەت پاکن یاڕەبی خوایە بەرەکەت بخەیە ڕزق و ڕۆزی و کەسابەتیانەوە بەرەکەت بخەیە مەعامەلە و کڕین و فرۆشتنیانەوە ئەو کەسانەی کەوا کاربەدەستی ئەم وڵاتەن نیەتی خێریان بۆ خەڵک هەیە خزمەتی هاوڵاتی دەکەن کاربەدەست هەبووە لەم کاتی فۆڕمی قەرەبوو ئەوانەدا لە نفوسەکانە با بە ئەمانەتەوە بیڵێم هەبووە تا سەعات دەی شەو ئیشی کردووە من خۆم لێم بیستون کە مامۆستا قەیچەکە هەر مانگێک دوو مانگە ئێمە زۆر جار بێ ئیشین با تا یانزەی شەویش بۆ هاوڵاتیە بکەم بۆی خەڵکی شەکەی فریاکەوێ ڕەحمەتی خوا لە دایک و باوکتان بێ ئیشەڵا ئێوە خوا موفقتان دەکا هەر کەسێک ڕووی لەگەڵ هاوڵاتی بە سزمانە لەگەڵ ژن و پیاوی پیرا خۆشحاڵ بێ ئیشەڵا خوا خۆشی دەخاتە دڵتانەوە خزمەتی گەل و نیشتیمانی خۆتان بکەن خوایە هەر کەسێک خزمەتی ئەم وڵاتە ئەم دینە ئەم نیشتیمانە دەکا بە سافی بە پاکی بە خاوێنی یا ڕەبی خوا موفقی کەی ئەو کەسەی خراپ و لار و لەوێرە یاڕەبی خوایە هیدایەتی بدەی ئەو کەسەی لارە ملە خوایە ئەولادی ناساڵحە ئینسانی ناڕێک و پێکە خوایە تۆ ئەلهادی هیدایەت دەری هیدایەتی بدەی یاڕەبی خوایە ئەو ژنانی لەگەڵ مێردەکانیان ئەو پیاوانەی لەگەڵ ژنەکانیان ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەوانی مناڵیان لێ پێیان بەخشی ئەوەی ئەولادی هەیە بۆی ساڵح کەی عاقبەتی خوایە هەموو لایەکمان بەخێر بژێڕی خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر بژێڕی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله الذي جعل الأمانة في قلوب الرجال بعد أن أبى عن حملها السماوات والأرض والجبال جعل الأمانة في قلوب بني آدم ذكورا وإناثا لأنه ركب